حاڵیان وایە دڵیان بێ ئاگایە لە کاتی بیستنی ئەو وەبیرهێنانەوەیەی خوادا و ئەو ستەمکارانە ئەکەونە چپە چپ پێیان وایە پێغەمبەری خوا نابێ ئادەمیزاد بێ ئەڵێن ئایا ئەم ئیدعای پێغەمبەرایەتی کردووە لە بنیادەمێکی وەک ئێوە بەولاوە هەیە جادووتان لێ ئەکا ئێوە ئایا دێن بۆ لای جادوو کە بە چاوی خۆتان ئەبینن ئەوە جادووە تۆ لادەلەوە کە ئەمانە ئەڵێن قسەکانی پێغەمبەر سیحرن ئەیشڵێن خەوی پڕو پوچن ئەیشڵێن درۆو ساختەو دەس هەڵبەستی خۆینی ئەیشڵێن شاعرە و شعر دانێ ئەگەڕ ڕاستەکە با موعجیزەیەکمان پیشان بدا وەک چۆن پێغەمبەرانی پێشوو ڕەوانە کرابوون و هەر یەکە موعجیزەیەکیان هەبوو پێش تۆ لە چەند پیاوێ بەو لاوەمان نەناردووە کە وەحیمان بۆ ئەکردن، واتە، پێش تۆیش هەر ئادەمیزادمان بە پێغەمبەری ئەنارد و هەرگیز فریشتەمان بە پێغەمبەری نەناردووە. دەی ئەگەر خۆتان نازانن لەوانە بپرسن کە ئاگایان لەو کتێبانە هەیە کە لە ڕێگای پێغەمبەرانەوە بۆ خەڵکمان ناردوون. بۆ خوا خۆیەتی هەر کەس و هەرچی لە ئاسمانەکان و لە ئەرزا هەن و ئەو فریشتانەیش کە لای خۆین ئەمانە خۆ بە زل نازانن لەوە کە خوا بپەرستن و بەندەیی بۆ بکەن و لە گوێڕایەڵی کردنیا ماندوو نابن. یسبحون اللیل و النهار لا یفترون ئەگەر خودای ڕاستەقینە لە زاتی خودا بەولاوە لە ئاسمانەکان و لە ئەرزا ببوایە ئاسمان و ئەرز تێکەچوون، کەواتە خوای پەروەردگاری عەڕش پاک و خاوێنە لەوەی کافرەکان باسی ئەکەن کە ئەوەتە خوا هاوبەشی ببێ. لا یسئەل عەما یەفعەل وەهم یسئەلوون. کافرەکان ئەڵێن، خوا مناڵی بۆ خۆی قەرار داوە، خوا پاکە لەوە کە مناڵی ببێ، بەڵکو فریشتەی هەن کە بەندەی بە قەدر و حورمەتی خوان. لا يسبقونه بالقول وهم بأمره يعملون ئێمە نەمریمان بۆ هیچ ئادەمیزادێک بەر لە تۆ بڕیار نەداوە و کەسمان نەمر نەکردووە، ئاخۆ ئەگەر تۆ بمری ئەوان بە نەمری ئەمێننەوە؟ نەخەیر، ئەوانیش وەک تۆ ئەمرن و دنیا تا سەر بۆ کەس نابێ. کل نفس ذائقة الموت کاتێ کە کافرەکان ئەتبینن بە هیچت ناکەن بە گاڵتەجاڕی خۆیان نەبێ و بە گاڵتە پێکردنەوە ئەڵێن ئا ئەمەیە ناوی خواکانی ئێوە بە سوکیە با کەچی خۆیان ناوی خودای میهرەبان ناهێنن بۆیە ئەوان نەک تۆ شایانی ئەوەن گاڵتەیان پێ بکرێ. خلق الانسان من عجل سأريكم آياتي فلا تستعجلون ئەگەر ئەو کافرانە بزانن کاتێ کە ئەخرێنە ناو ئاگری دۆزەخەوە و ناتوانن ئاگر نە لە چڕوچاویان و نە لە پشتیان بگێڕنەوە و کەس نایە بە هاواریانەوە یارمەتیەکیان بدات بزانن حاڵیان چۆنەبێ پەلە ناکەن بۆ زانینی وادەی هاتنی ئەو سزایەی خوا. تۆ بەو کافرانە بڵێ، ئەوە کێیە بە شەو و بە ڕۆژ لە عەزابی خواتان ئەپارێزێ، بەڵام تۆ لێیان گەڕێ و وازیان لێ بێنە، ئەوانە پشتیان لە ناوی خودا و لە یادی خوا هەڵکردووە و گوێی نادەنێ. ئەم لەهم ئالیهە تەمنەعهم من دونینا. ئایا ئەمانە سەیر ناکەن ئێمە پەی دەر پەی لە خاکی کافران کەمەکەینەوە و ئەیخەینە ژێر دەسەڵاتی موسڵمانان؟ ئایا لەگەڵ ئەمەیشا خۆیان بە زاڵتر ئەزانن بەسەر موسڵمانانا و وا ئەزانن ئەو خۆشی و ڕابواردنەیان دوایی نایەت؟ قل انما انذركم بالوحی ئەم کافرانە ئەگەر کەمترین سزای خوای تۆیان پێ بگا ئەکەونە هاوار هاوار و ئەڵێن، ئەی قوڕ بەسەر خۆمان، بەڕاستی ئێمە کەسانێکی ستەمکار بووین. ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا ئێمە بەڕاستی کتێبێکمان دا بە موسا و بە هاڕوون کە حەق و ناحەقی لێک جوێ ئەکردەوە و ڕووناکی بوو بۆ دڵی ئەوی بیەوێ و مایەی یادی خوا بوو بۆ ئەوانەی لە خوا ئەترسن هەندێکیش وتوویانە مەبەست لە فورقان عەساکەی موسایە کە نیلی پێ کەرت کرد تا بەنی ئیسرائیل لێی بپەڕنەوە و مەبەست لە ضیاء ڕووناکیەکەی دەستیەتی و مەبەست لە تەنها زیکرەکە تەوراتە قال بل فعله كبيرهم هذا فاسألوهم إن كانوا ينطقون ئیبڕاهیمیش وتی من نەبووم ئەم بتە گەورەیەیان بوو وای لێکردن ئەیوت چۆن تا من ببم ئەبێ ئەمانە بپەرسرێن دەی ئەگەر ئەمانە ئەتوانن بێنە دەنگ قسە بکەن لێیشیان بپرسن بزان کێ وای لێکردوون کردیشمانن بە پێشەوا بۆ ئادەمیزادی دەوروبەریان، بە فرمانی ئێمە ڕێی ڕاست بە خەڵک پیشان بدەن و بە وەحی حاڵیمان کردن چاکە بکەن و نوێژ بکەن و زەکات بدەن و ئەوانیش ئێمەیان ئەپەرست. ولوطا آتیناه حکما وعلما ونجیناه من القریة التی کانت تعمل الخبائث انهم کانوا قوم سوء فاسقین پێغەمبەرایەتی و زانستمان بە لوطیش دا و ڕزگارمان کرد لەو گوندەی خەڵکەکەی کاری پیس و چەپەڵیان ئەکرد ئەوانە گرۆهی کردەوەی خراپ بوون و فاسق بوون باسی نوحیش بکە کە بەر لەم پێغەمبەرانە هاواری کردە ئێمە و ئێمەیش خۆی و ماڵ و مناڵیمان لەو بەڵا ناهەموار و گەورەیە ڕزگار کرد کە هاتبووە ڕێیان کە یا تۆفانەکەیە یا خراپی و بەدکرداری خێڵەکەیەتی. ونصرناه من القوم الذين كذبوا بآياتنا إنهم كانوا قوم سوء فأغرقناهم أجمعين یارمەتیشمان دا و ڕزگارمان کرد لەو خێڵەی کە ئایەتەکانی ئێمەیان بە درۆ دانابوو ئەوانە خێڵێکی خراپ بوون ئێمەیش هەموویانمان لە ئاوی تۆفانا خنکاند و نوقممان کردن وَکُنَّا فَاعِلِینَ جا مەسەلەکەمان پیشانی سولەیمان دا و تێمان گەیاند و زانینی چۆنیەتی بڕیاردانی نێوان خەڵک و زانستیشمان تێکڕا بە هەردووکیان بەخشی و کێوەکانمان ڕام کرد بۆ داوود تەسبیحاتیان لەگەڵی ئەکرد بۆ خوا و پەلەوەرەکانیشمان هەروا بۆ ڕام کرد ئەوانیش تەسبیحاتیان لەگەڵی ئەکرد و ئێمە ئەم کارانەمان بۆ کرد بای سەختی بە گوژمیشمان ڕام کرد بۆ سولەیمان بە فرمانی ئەو ئەچوو بۆ ئەو خاکەی بەرەکەتمان تێ خستبوو چی بویستایە بۆی ئەهێنا و ئەبرد و ئێمە ئاگامان لە هەموو شتێ هەبوو ئەمانزانی چی ئەوێ. ومن الشیاطین من یغوصون له ویعملون عملا دون ذلک وکنا لهم حافظین. باسی ذوالنون واتە یونسیش بکە کاتێک کە بە تووڕەییەوە خێڵەکەی خۆی بەجێ هێشت و سوسەیەک گومان کەوت بۆ دڵیەوە گوایە هیچمان پێ ناکرێ دەرحەق خێڵەکەی تا سەرەنجام لە تاریکە شەوێکا یا لە ناو دەریادا یا لە ناو سکی ماسیا گیری خواردبوو هاواری کرد خوایە لە تۆ بەولاوە خوایەکی تر نیە بە حەق بپەرسرێ یادی زەکەریاش بکەرەوە ئەوکاتەی کە هاواری کردە خوای خۆی وتی خودایە بە تەنیا مەهێڵەوە بێکەس و بێدەر و تۆ چاکترین کەسێکی بۆ ئینسان بمێنێتەوە. فاستجبنا له ووهبنا له یحیی وئصلحنا له زوجه، کەچی ئەو خەڵکانەی پێغەمبەرەکانمان ناردبوونە سەریان ئاینەکەیان لە نێوان خۆیانا پارچە پارچە کرد و هەر یەکە بە لایەکا ڕۆیشتن و لە خوا بە یەک زانین لایان دا بەڵام سەرەنجام هەموو دێنەوە بەر دەستمان و هەر یەکە سزای بە حەقی خۆی وەرەگرێ. فمن یعمل من پاداشی چاکی لەسەر ئەو کردەوە چاکانەی ئەدەینەوە. وحرام علی قریە اهلکناها انهم لا یرجعون حەرامە لەسەر خەڵکی ئاواییەک ئێمە ڕۆژێ لەبەر کافری و گوناهباریان وێرانمان کردبێ تازە پاشگەز ببنەوە و تۆبە بکەن یا بگەڕێنەوە بۆ دنیا و بژیەنەوە. ترسی لە هەموو ترسێ بەدتر کە ترسی مانەوەی هەمیشەیی بێ باوەڕانە لە دۆزەخدا، زوێر و دڵتەنگیان ناکا و فریشتە دێن بە دەمیانەوە پێشوازیان لێ ئەکەن و پێیان ئەڵێن، ئەمە ئەو ڕۆژەی خۆتانە کە گفتتان ئەدرایە پێی. یوم نطوی السماء کطی السجل للکتب کما بدأنا اول خلق نعیده وعدا علینا انا کنا فاعلین ئەمەیش لەو ڕۆژەدا ئەبێ کە ئاسمان ئەپێچینەوە وەک چۆن تۆماری نووسراو ئەپێچرێتەوە ئێمە وەک چۆن دنیامان یەکەم جار دروست کرد هەروەها تازەیش یەکەینەوە ئەمە وەعدەیەکە لەسەر شانمان و ئێمە هەرچیمان بوێ جێبەجێیەکەین هەر خوای میهرەبانی هەردوو لایەکمان پەنای ئەبرێتە بەر و داوای یارمەتی لێ ئەکرێ لەبارەی ئەو شتانەوە ئێوە باسیان ئەکەن.